بەشی یانزەیەم خەلافەتی عباسی بە تێکەڵکردنی ڕەگەزەکانی بیناسازی و جوانکاری برەوی پێدا هەروەها تایبەتمەندیەکانی هوەری هەریەکە لەسەر زەمین یان هێڵەکانی ئیسلامی لە ناو یەکدا کاریگەری بەرامبەریان بەجێهێشت ئیبن تۆڵۆن والی سربەخۆ و بەتوانای میسر لە سەردەمی خەلافەتی عباسیدا لە دوای بینینی مناری بەناوبانگی مەلویە شێوە حەلەزونی لە سامەڕا باکووری بەغداد فەرمانی دا لە قایرە مزگەوتێکی گەورە دروست بکات سەدەی دووەمی کۆچی وەک ئەوەی دەبینرێ لە دارتاشی و دروستکردنی نەخش لە بنمیچی داری هەڵکۆڕاو لە گوڵ و نەخشی لە ناو یەکدا دەروشاوە دەڕازێنرایەوە کە یاریگەر بووە بە شێوەی نێوان دووزێ لە لایەکی ترەوە بە هەمان شێوە تێکەڵکردنی ڕەگەزی هوەری لە بیناسازی سەرتاسەری شار و بە تایبەت مزگەوتی گەورەی قەیرەوان لە تونس دیارە لە خۆرهڵاتی میسرەوە وەرگیرا بوو سەدەی یەکەمی کۆچی لە پیشەسازی گۆزەگەریدا ڕەقیبی نەخشەزازان و هونەرمەندانی شێوازی یەکەمی ئێرانی چینییەکان بوون کە لە شێوازی کاری خۆیاندا بە تایبەت چنین سازیان گەیاندا لوتکەی خۆی هەروەها لە بواری دروستکردنی قوماشدا بە هەمان شێوە بوو مەڵبەندەکانی سامەڕا شوش ڕێی نەیشابور و سەمەرقەند لە سەدەی شەشەمی کۆچی بەرزترین پاشماوەی گوزەگەری ئیسلامی بەدیهێنا لە کۆتاییدا بە کورتی ئاماژە بەوە ئەدرێت کە لە ئێرانی ئیسلامیدا وێنەکەشان بریتی بوو لە بەشێک لە دروستکردنی وێنەی پەڕتووەکانی هونەری و داستانی بەشێکی گەورای مینیاتۆر کە بە هونەری میلی و نایابی ئێرانەکان ناسراوە و بەهایەکی بەرزی هەیە لە دوای بەغدا مەڵبندی هونەری بە بەردەوامی پێشکەوتوی ئێرانی بۆ شارەکانی تەورێز و ئەسفەهان و شیراز و هەرات گوێزرایەوە کە هەریەکەیان تایبەتمەندیی خۆی هەبوو، هەموویان لە قۆناغی تەیموور یان سەدەی نۆیەمدا گەیشتنە لوتکەی گەشەکردنی خۆیان. لە هونەرەکانی تری جوانکاریی ئێران نەخشکردنی پەڕتووکی قورئان بە ڕەنگی ئاڵتونی و نووسینی دەستنووس بە شێوەی جوان، قەڵەمکاری لەسەر کانزا، عاجکاری، جوانکردنی لاپەڕە بە ئاوی زێڕ، گەچبڕی، دارتاشی و هەڵکۆڵین لەسەر دار، بە تایبەتی دەرگای مزگەوتەکان و مینبەر چاکسازی کازاکاری شوشەگەری دورینی نەخش و نیگا لەسەر پارچە قوماش بە دەزووی ڕەنگی ئاڵتونی و دەکاری لە هەمویان گرنگتر و بەرهەمترین چنینی فەرشە کە هەموو ئەو پیشەسازیە بەرهەمی نایاب و پلەی یەکەمی بەدیهێناوە زۆربەشیان بوونە سەرمەشقی کاری کەسانی تر. فراوانبوونی ئیسلام بەرەو خۆرئاوا و باکوور لە نزیکەی ساڵی سی کۆچی، شەش سەد و پەنجا ی زایینی، واتە کەمتر لە بیست ساڵ لە دوای کۆچی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ، دەوڵەتی ئیسلامی بە سەرکەوتنی بەسەر ئیمبراتۆڕی بێزەنتینی، هەردوو وڵاتی میسر و سووریایان خستە ژێر ڕکێفی خۆیانەوە. لە هەمان کاتدا کات و ڕۆژگاردا، گەیشتنە سەرتاسەری نێوان دوزێ و ئێرانی ساسانی. لەوە بەدواوە عەرەبانەکان بە بیناسازی هونەریی پێشکەوتووی ئێران و میسر و سووریا، تێکڕای کڵێسەی شکۆمەندەکان بە شێوەی بێزەنتینی ئاشنا بوون و هونەرمەندانی ئێرانی و سووری و میسرییان بە خزمەت هەڵبژارد. بەدوای چاودێریی هەوڵی هونەری کە لە کۆمەڵگەی عەرەبیدا دروست ببوو، هونەری ئیسلامی بەرەو گەشەکردن و پێگەیشتن چوو، هونەرێک کە بە پێی هەمان هۆکار لە سەرەتادا لە یەک ڕووەوە لایەنی چەند ڕایەکی هەبوو، تێکەڵ لە ڕەوشی هونەری و بنەمای جوانکاری ساسانی، سووری و ئاوێتا بە کاریگەری توندی شێوە یۆنانی، هەروا میسڕی قیبتی یا میسڕی مەسیحی و لە لایەکی ترەوە لە هەر ناوچە و گوزەرێک لە ناوەندی ئیسپانیا تا ئەو پەڕی خۆرهەڵاتی دوور و لە باشووری دوورگەی عەرەب تا سیبریا بە هەمان ڕەنگ و شێوەیەکی ناوخۆیی دەرهات. بە دروستبوونی حکوومەتی زنجیرەی ماوە کورتی تۆڵۆنی بەسەر میسڕ و سووریادا، بەڕابەریی ئەحمەد بن تۆڵۆن بەشێکی نایاب لە هونەری ئیسلامی دروست بوو. نموونەی بەرزیان مزگەوتێکە، کە لە ساڵی دوو سەد و بیست و پێنج ی کۆچیدا بە گرینپێدان و ناوی ئیبن تۆڵۆن و تایبەتمەندییەکانی بیناسازی و ڕەگەزەکانی جوانکاری بەکارهاتوو لە نێوان دووزێ لە قاهیرە دروستکرا ساڵی دوو سەد و حەفتا و نۆ ی کۆچی حکوومەتی میسر کەوتە دەستی خەلافەتی فاتیمی بە سەرۆکایەتی عەبدوڵڵا مەهدی کە هەمووشیان هونەرپەروەرانی ڕوانگەکراوە بوون لەو قۆناغەدا کە تا ساڵی سێ سەد و شەست و حەوت ی کۆچی بەردەوام بوو. لەگەڵ ئەوەی کە ململانێی خوێن و یاخیبوون و شکست و قاتوقڕی و گرانی بە قۆناغ وڵاتی تووشی ڕۆژگارێکی تاریک کرد، لە هەموو ڕووەکانەوە حاڵەتی دیوانی و دارایی میسر گەشەی کرد و دەوڵەمەند بوو. بازاڕی ئەدەب و هونەر بە گەرمی مایەوە. کاریگەری فەرهەنگی ئیسلامی لە باکووری ئەفەریقا هەتا مەراکش و وڵاتی مەغریب فراوان بوو ساڵی سێ سەد و شەست ی کۆچی بینای مزگەوت و زانکۆی دینی ئەزهەر لە قاهیرە دەستی پێکرد تا دوای چەندین ساڵ بە دەستی خەلافەتی فاتمی فراوان و تەواو کرا خەلیفە عەزیز لە نزیکەی سێ سەد و هەشتا ی کۆچی کتێبخانەیەکی دروست کرد کە بە قووڵی دوو سە هەزار بەرگی پەڕتووک بوو هەروەها خەلیفە حاکم بینای دینی دار و حیکمەی لە قاهرا دروست کرد بەو جۆرە لە هەمان میانەی سەدەی یەکەمی کۆچیدا ئیسلام لە باکووری ئەفەریقا بەرەو خۆرئاوا فراوان بوو وڵاتانی لیبیا و تونس و ئەلجەزیرە و مەراکشیان خستە ژێر ڕکەفی خۆیانەوە مزگەوت و دار و حکمەی ڕازێنرا و بە گومەز و جێ بانگدان و منارە و تاقی کەوانەی و دەرگا و مینبەری نەخشی بەرجەستەی دار و گەجبڕی و کاشیکاریان لە مەڵبەندەکانی وەک تەرابلوس و ئەلجەزیرە و فاس و تلمیزان رەبات دروستکران. لە ساڵی نەوەی کۆچیدا تارقی کوڕی زیاد سەردانی موسڵمانانی لە نەتەوەی بەرەبەرەی باکووری ئەفەریقا بە فەرمانی والی تەفخا لە مەڕاکیش لە تەنگەی نێوان هەردوو خاکی مەڕاکیش و ئیسپانیادا کە بە ناوی ئەوەوە جەبەل تاریق دەخوێندرێتەوە. تێپەڕی و بە سوپاکەی دەستی پێشڕەوی خێرا کرد و لەو ناوچەیە بەو جۆرە لە ماوەی پێنج ساڵدا بەشێکی گەورەی ئیسپانیایان هەتا سنوورەکانی پاشانشینەکانی ئاراگۆن و کاستیل لە باکوور هێنایە سەر دەسەڵاتی ئیسلام لە دوای ساڵی دوای ئەوە عەبدولڕەحمان یەکێک بوو لە کوژراوەکانی کوشتاری ئومەوییەکان لەسەر دەستی عەباسییەکان، بە پشتیوانیی سەربازگەیەکی سووری جێگیر لە باشووری ئیسپانیا، ویلایەتی ئەندەلوسی خستە ژێر فەرماڕەوایی خۆی، شاری قورتوبەی کردە پایتەختی خۆی و لە دوای ماوەیەک لەو شارە مزگەورتی گەورەی قوتوبەی دەستپێکرد، بەو جۆرە، زۆربەی خەڵکی ئیسپانیا دینی ئیسلامیان وەرگرت و فەرهەنگ و بیناسازی هونەری ئیسلامی لەو وڵاتە بەرەو فراوانی ڕۆیشت، بەڵام ئەوانەی کە بە مەسیحی مابوونەوە بە گشتی وەک هاوڕێ و دۆست هەڵسوکەوتیان لەگەڵ دەکرا. ساڵی 410 ی کۆچی خەلافەتی ئومەوییەکان لە ئیسپانیا کۆتایی هات، لە دوای ئەوە زنجیرەیەک ئەمیر لە گرووپی بەربەرەکانی موسڵمانانی مەراکیش یان گەلی مەغریبی و عەباسیەکان و مراتبون و زیربون و محەمەدون هەر یەکەیان بەشێک لە ناوچە و ناوەندی باشوری ئەو وڵاتە هەتا سەدەی نۆیەمی کۆچی بە حکومەتی پاشایەتی تایەفی خۆیان بەردەوام بون بەڵام بەهۆی ناکۆکی و پلانی بەردەوام لە نێوان ئەمیرانی عەرەب و مەغریبی لە سەدەی شەشەمی کۆچیدا دەسڵاتی ئیسلامی بەرەو لاوازی چوو، پاشا بچووکەکانی باکووری ئیسپانیا وەک کاستێل و لیوان و ئارگۆن دەسەڵاتی زیاتریان بەدەستهێنا و هەلێکیان بۆ دەرهێنانی ویلایەتەکان وڵات لەژێر دەسەڵاتی موسڵمانان بۆ ڕەخسا. لەوە بەدواوە ئەمیران و خەلیفەکانی ئیسلامی لە بەرامبەر هێرشەکانی هێزەکانی پاشایانی مەسیحی، باکووری ئیسپانیادا توانایی بەرگرییان نەما و یەکە یەکە ناوەندەکانی فەرمانڕەواییان کەوتە دەستی مەسیحییەکان هەتا ئەو کاتەی لە ساڵی 897 ی کۆچی 1492 ی زایینی دوا سەربازگەی ئیسلامی لە غەرناطە خۆیان دایە دەستی ئیسپانییەکان و قۆناغی حکوومەتی گەلانی موسڵمان لەو وڵاتە کۆتایی هات. ئەوەی ئێستا دەبێ لێکۆڵینەوەی لەسەر بکرێت ناساندنی شێوەکانی هونەری و پاشماوەکانە کە بەهۆی دەسەڵاتی ئیسلام لە ئیسپانیا لە ئاوێتەی دوو هونەری ئیسلامی و مەسیحی دروست بووە ئەوە هەمان واتایەکە کە بە ناونیشانی هونەری ئیسلامی ئیسپانی یان ئیسپانی مەغریبی هاتووە شێوەی تەعریب کردن لە حکومەتی ئیسلامی جێگیر لە ئیسپانیا بۆ گروپێک لە مەسیحیەکان کە لە هەوڵی پاراستنی فەرهەنگ و هونەری خۆیاندا بوون کە ناچار بوون بە قبوڵکردنی کاریگەری فەرهەنگ و بیناسازی ئیسلامی وشەی تەعریب بەکاربرا لەو ڕوەوە بیناسازی ئیسلامی گۆڕا و بە شێوەی تەعریب کردن دەخوێنرایەوە ئەو شێوەیە لە سەدەی هەشتەم هەتا یازدەیەی زایینی کاریگەری و برەوی هونەری شێوە ڕۆمی بەجێهێڵرا و لەناوچوو. والیەکانی خەلیفەکانی موسڵمان بە شێوەی ئاشتیخوازی مۆڵەتیان بە مەسیحیەکان دا کە بە ڕەچاوکردنی هەندێ هەلومەرج بۆ سازکردنی مەڕاسیمی دینی خۆیان پەرستگەی مەسیحی دروست بکەن. لە ئەنجامدا شێوە بیناسازی و جوانکاری دوو چەشنی لەسەر دەستی مەسیحیەکان بەدیهات کە ئاوێتەیەک بوو لە هونەری گشتیی ناوخۆی و بنەمای شکۆمەندی شێوە ئیسلامی لە سەدەی سێیەمی کۆچیدا کە بەهۆی کاریگەری سەرکێشیەکانی مەسیحیەکان ئەمیرە موسڵمانەکان بە سەختی جێگەی خۆیان بەجێهێشت. تەعریبکراوان ڕێگەی کۆچکردنیان گرتەبەر بۆ لای پاشا بچووکەکانی باکووری ئیسپانیا کە ناسنامەیەکی تایبەتی هەبوو کە هەم لە ئاوێتەی هونەریی ئیسلامیی ئیسپانی جیاواز بوو هەم لە سوننەتەکانی هونەری گەلانی ئەورووپا. لەناو هەندێ لە شوێنی نوێژکردن کە لە بیناسازیی تەعریبکراو بەجێ ماوە، شوێنی نوێژکردنی وێران کراوە. باباس دروا، کە بە فەرمانی حەم ر بن حەفسون لە مالەقە دروست کرا. شاری تلیتا یەکێک لە ناوەندی گەورەی خەلافەتی ئیسلامی لە میانەی ساڵەکانی دووسەوسی تا سێسەودەی کۆچی حکوومەتێکی نیمچە سەربەخۆی بەڕێوە برد و کڵێسەی سانتا ماریا لە بیناکانی ئەو قۆناغە بووە کە ئێستا کەلاوەکەشی لە نزیکی تلتیا سەرنج ڕادەکێشێت گەورەترین بینایەک کە لە بیناسازیی تەعریبکراو بەجێماوە، کڵێسەی شێوە لاکێشی سانتا میگڵ لە نزیک شاری لیۆن و پەیوەست بە کۆتایی سەدەی سێیەمی کۆچی، لەو پەرستگایەدا نەخشی بینای مەسیحی بە بنەما و جوانکاریی ئیسلامی دروستکراوە، بەو جۆرە سێ شوێنی مانەوەی عیبادەتی شەوانەی شێوەلاکێشەیی و پێکەوەبەستراو لەگەڵ تاقی ڕووکاری دەرەوە ڕیزێک تاقی پێنجلایەنە و کەوانەی شێوەناڵی ئەسپ و لەسەر ستوونی مەرمەڕەکانیان دابەشبوونێکی سێ لایەنە هەیە سەری ستوونەکانیش بە نەخشی ناسک و جوان هاوشێوە لەگەڵ سەرستوونی شێوە مەغریبی مەڕاکیشی مزگەوتی قورتوبە جوانکاری کراوە لە کڵێسەی شێوە لاکێشەیی شێوە عەرەبی هەروها لە ناو شوێنی دانیشتنی کەوانەیی ناڵی ئەسپی داندراوە کە لەوانەیە لاسایکردنەوەی مەحرابی مزگەوتی ئیسلامی بووبێ ڕەگەزی تری ئیسلامی بە کابرا و لە بیناسازی بە عەرەب کراوی مەسیحیەکانی ئیسپانیادا گومەزی بازنەی و خڕی چەند پارچەیی و پەنجەرەی دووچاو یان شەمسیە ئیسلامییە لە میناتۆرسازی و نووسینەوەی دەستنووس بە ئاوی ئاڵتوون تەعریبکراوەکان شێوایەکی تایبەتی دروست کرد کە تێکەڵەیەک بوو لە تایبەتمەندی دروستکردنی وێنەی ئەولیا و کەسانی دینی نەخشسازی ئیسلامی وێنەی نوسخەی بەجێماوی سەدەکانی چوارەم و پێنجەم سەدەکانی دەیەم تا یانزەیەمی زایینییە شێوەی مەدجنی ئەم وشەیە لە زمانی عەرەبیدا بۆ پێناسەی شێوە بیناسازی و هونەرەکانی جوانکاری مەدجنەکان واتە ئەو هونەرمەندە موسڵمانانەی کە لەژێر فەرمانی گەورەکانی مەسیحدا ڕۆژگاریان بەسەر دەبرد بەکاردەبرا مەبەست لەو شێوەیە بوو بە پێکهاتەک لە تایبەتمەندەکانی دوو هونەری ئیسلامی گۆتیک هونەری تایبەت بە گەلی باکووری گوت و پێگرتوو لە بەشی ئەلدوفرانس کەوتووەتە باکووری خۆرهەڵاتی پاریس بیناسازی مەدجنی لە سەدەی شەشەمی کۆچی دوانزەهەمی زینی کە مەسیحیەکانی ئیسپانیا قۆناغ بە قۆناغ دەستیان کرد بە کشانەوەی ویلایەتەکانی خۆیان لە مسلمانان تا سەدەی نۆیەمی کۆچی پانزەهەمی زینی کە سەرای قۆناغی ڕێنیساس بوو لە ئەوروپا لە ئیسپانیا و پرتوگال برەوی هەبوو. لە ناو زۆبەی کۆشکە بە جێماوەکانی بیناسازی مەدجنی لە هەموو کۆشکەکانی شاری ئیشبیلیا سیویل شکۆمەندترە کە بە فەرمانی پاشا ویلایەتی کاستیل لە جێگەی کۆشکی مەغریب پەیوەست بە سەدی پێنجەم دروستکراوە و بە تەواوەتی ڕیشەیەکی ئیسلامی هەیە نمونەی بەرزی تری کڵێسا کە سەدەکانی حەوتەم و شەشتەم دروستکراوە لە دواییدا گۆڕا بە کڵێسەی سانتا ماریا لا بلانکا و ئیل ترانسیتو لە تلیتا لە پاشماوەی بەرچاوی بیناسازی مەدژنی تاوەری زەنگی خشتی جوانی هەشت ڕوو کە لە سەدەکانی حەوتەم تا دەیەم سیانزە تا شانزەی زەینی لە شارەکانی باکوور و خۆرهەڵاتی ئیسپانیا وەک تەرویل و ساراگوسا و کالاتایود دروست کرا. ڕووی دەرەوەی ئەو تاوەری زەنگە بە خشتکاری بەرجەستەی شێوە تۆڕی ئاوێتە لەگەڵ تاقی ڕووکاریی دەرەوە، پەنجەرەکانی دووجای کوێر یان بە واتای پشت بەستراو، ئەو تابلۆیانەی لە کاشیی جەلایی بریقەدار بە لاساییکردنەوەی منارەکانی مەغریبی دروست کراوە. بەناوبانگترین لەوەی کە تێپەڕی، کۆشکی پتەوی ئەلحەمرا یان بارەگای خۆڕاگری و شکۆمەندی ئەمیرانی مەراکیشی غەرناتەیە، کە بەشێکی زۆری لە سەدەی حەوتەمی کۆچیدا دروست کراوە. ئەو کۆشکە ڕازاوە و پشکۆیە لە ناوەی دیواری خۆڕاگر بە ڕەنگی سوور دروست کراوە، هۆی ئەوەی لە زمانی عەڕەبیدا الحمرا یان بینای بینای سوور دێت ناوبراوە. نەخشەی سەرەکی بینا ناڕێک و فراوانە. بە شێوەیەکی گشتی بریتیە لە دوو حەوشەی لاکێشەیی شێوە ستوونی لەسەر یەک کە هەر یەک بە چەند ڕیزێک لە چوونا ژوورەکان و سەرزاڵەکان و ژوورەکان دەبەستێتەوە حەوشەی شێرەکان کە دوو دانەی چووکیان زیاتر ڕازێنراوەتەوە حەوشەی شێرە. تاقەکانی ڕووکاری دەرەوەی چوالایەتی کە بە دوای یەک لەسەر ستونە تاکەکان و دوو ستونە جوانەکان، ئەگەر سەری ستونە ڕازێنراوەکان بە خشتی شێوە تۆڕی لەسەر یەک دەورە دراوە. کەوانەکان لە ناوەوە بە شێوەی بڕاوە چەند پارچەیی ڕووبەری لاکانی سەروەیان بە گەجبڕی ڕاستە هێڵەکانی لە ناو یەکدا گرێ دراوە و تابلۆی نووسراوەی قورئانی بە شێوەیەکی ڕازێنراوە. لە ناوەندی حەوشەدا حەوزێکی بچووکی لەبەرد دروستکرا و لە پشتیەوە دوانزە پەیکەری شێر لە بەردی ڕەش داندراوە. لەسەر ڕووکاری دەروی ئەلحەمڕادا سادە و جوانکاری جۆراوجۆریان بە شێوەی کۆشکسازی بەربەرەکانیی مەراکیشی لە ناوە بینادانراوە کە بریتە لە کاشیکاری بریقەدار و نەخشدار و حەوت ڕەنگ گەجبڕی فراوان بە نەخشی شێوە تۆڕی یان ڕاستەهێڵی ئەندازەی و بازنەی ڕووەکی لە ناو یەکدا و تابلۆکانی گۆشبەندی قورئانی بە شێوەی نووسینی کوفی و نەسخ و ڕێحانی گومانی تێدا نییە لە پاڵ بیناسازیی هونەرەکانی جوانکاریی ئیسلامی وەک ڕستن و چنین، هەڵکۆڵین لەسەر عاج و کانزا، سیم و ڕووکەشی زێڕ لە ڕووی تواندنەوەی زێڕ و پۆڵا بە شێوازی ناسراوی دیمەشق، بۆ نموونە لە دروستکردنی کڵاوی جەنگی و شمشێری گرانبەها، بەتایبەت چەندین جۆری کاشیکاری و گۆزەگەری بە ڕەنگا درەوشاوە لە ناویەکدا گەشەی کرد و بووە شێواز ئیسلام لە فراوانکردنی خۆیدا بەرەو باکوور هەتا ناوچەکانی باشووری ڕووسیا لە تورکیای عوسمانی لە سەدەی نۆیەم پانزەهەمی زایینیدا یان سەرەتای قۆناخی ڕێنساسی ئەوروپا بە شێوەی دەسەڵاتی تۆڵەسێن و ترسناک دەرهاتبوو پێگەیەکی باوەڕپێکراوی هەبوو سەدەی دەیەمی یان شانزەهەمی زیینی عوسمانیا مسلمانەکان دەسەڵاتی خۆیان بەسەر باڵکان و میسر و سووریا و نێوان دووزێ و بەشێکی زۆری باکووری ئەمریکادا فراوان کرد بە پشتیوانی و هاندانی فەرمانڕەوایانی ئەو ئیمراتۆرە گەورە یەکێک لە قۆناخەکانی درەخشانی هونەری ئیسلامی دروست بوو بیناسازانی عوسمانی پایەی کاری خۆیان لەسەر هاوسەنگی بیناسازی بێزەنتی جێبەجێ کرد لەوانە مزگەوتی سوڵتان سلێمان یان سلێمانە نزیکەی 950 کۆچی بە پەیڕەوکردن لە نەخشەی ئەیاسوفیا دروستکرا پەراوێز کلێسی شکۆمەندی ساڵی 360 زێنی دروستکراوە دوای هاتنە سەردەسڵاتی عوسمانی گۆڕا بە مزگەوت و ئێستا مۆزەخانی شاری قوستنتینیە لە ئەستەمبوڵی ئێستا بە تێکەڵکردنی دوو بینای بێزنتی و ئیسلامی لە بەشی هوەری بێزنتینی گەرچی کاشیکاری بریقەدار و مناری جوان بەرزیان بە سونەتی ئیسلامیە مزگەوتێکی شکۆمەندی تر لە قوستەنتینیە مزگەوتی سوڵتان ئەحمەدی یەکەمە سەرەتای سەدەی پانزەهەم بە گومەزی بچووکی نیوە گومەزی بەهێزکردنی لاوەکی منارەی بەرزی بە شێوەی عوسمانی لە میانەی سەدەی دەیەمدا چەندین جۆری قوماش و مەخمەڵی ناسک و جوان هەروا گۆزەگەری دروستکراوی عوسمانی بە ڕەنگە درەوشاوەکان لە ئەوروپادا ناوبانگ و بازاری بەدەستێنا نەخشی سەڕووی ئەوانە بە شێوەیەکی گشتی بریتی بوو لە گوڵی سوور و لالە و مێخەک هەروەها درەختی سنەوبەری نەخشدار کە تەنانەت لە ئیتاڵیا بوواجی لاساییکردنەوە. مینیاتۆر و نووسینەوەی دانەی دەستنووس بە ئاوی ئاڵتوون و هەڵکۆڵین لەسەر داریش لە تورکیای عوسمانیدا گەشەی کرد. هونەری شێوە ڕۆمی بە لە ناوبردنی ئیمراتۆری ڕۆم بە دەستی گوتیە وێرانکەرەکان لە 1970 زینیدا دەسەڵاتی سیاسی و یەکێتی کۆمەڵایەتی وڵاتی ڕۆمی خۆرئاوا هەڵوەشایەوە و هونەری ڕۆمی ناوەندی پشتیوانی و ناسنامەی خۆی لەدەستدا بە دوای هێرشە بەداوامەکانی گەلانی دڕندەی باکوور و لەناوچوونی دەسەڵاتی ڕۆم ئەوروپا لە دڵتەنگی و پەرێشانی چەند سەدەیەک کە بە قۆناخی تاریک ناونراوە چووە دواوە، کە لە سەرەتای سەدەی شەشەم هەتا کۆتایی سەدەی دەهەمی زاینیی بەردەوام بوو. مێژوویەک کە بە واتایەکی تر بە نیوەی یەکەمی سەدەکانی ناوەڕاست دادەنرێت و نیوەی دووەمی بە سەدەی پانزەهەم و سەرەتای قۆناخی ڕێنیساس دادەنرێ. لە سەدەی شەشەمی زایینی بەدواوە ڕەگەزی پەرتوبڵاو و تێکەڵ لە شێوەکانی هونەری ڕۆمی و بێزەنتینی و ئاسایی لە ئیتاڵیا بۆ مۆرکا لە وڵاتی تری ئەوروپا بەجێمابوو ئاوێتەیەکی دروست کرد کە خۆی بووە زەمینەیەک بۆ پەیدابوونی هەندێک لە بیناسازی کڵێسەی و پاشماوەی هونەری تر بەڵام ئەو بەدەستهێنانە هونەرییە بێبەش بوو لە ڕەسەنایەتی و کەسایەتیی شێوەیەکی زانستی بەدی نەهێنا. لە لایەکی ترەوە ئەوە چ لە پاشماوەی هونەریی و بەتایبەت بیناسازی لە قۆناغی تاریکدا بەدی هات، بە پارێزراویی نەمایەوە و ئەوەندە بووە جێی خراپبوون و ڕووخان، یان نۆژەنکردنەوە و هەڵسوکەوتی جێگیر بوو. لە لێکۆڵینەوە و پرۆسەی دێرینەناسیشیان مەحاڵ بوو. لەو بارودۆخەدا بوو کە شارەزایانی هونەر و مێژوونووسان بۆ ناولێنانی ئەو پاژماوەیە کە هاوشێوەیە لە چوارچێوەکان و ڕێسا و یاسای هونەری ڕۆمی خوڵقێنرابوون، ناوی شێوا ڕۆمییان بەکاربرد. شێوا ڕۆمی وەک گۆتیک لە قۆناغی یەکەمدا بە شێوەی بیناسازی دەرکەوت و ئەوە ناوێک بوو کە لە سەرەتای سەدەی نۆزدەهەم بە کۆمەڵێک پاژماوە و لێوەرگیراوەکان کە لە نزیکەی ساڵی 500 تا نزیکەی 1200 زینی لە داوێنی بیناسازی ڕۆمیدا پەروەردەکرا بوو بەڵام لە دوای ئەوە کە بە توێژینەوەی زیاتر ماهیەتی تەنایی بیناسازی هونەرەکانی تری سەدەکانی نیانزەهەم و دوانزەهەم ی سەرتاسەری ئەوروپا هەروەک ئەوەی کە دەبواە کاری ناسینەوەی بۆکرا ناونیشانی شێوای ڕۆمی بە تایبەت بە هونەری ئەوروپا مەڵبەندی گەورەی ئیتاڵیا بوو پەیوەست بوو بە هەمان دوو سەدەوە ئەگەر بیناسازی شێوە ڕۆمی زیاتر لە ڕۆمی و بێزەنتین کەمتر لە ئاسیا وەرگیرابێ بە پێچەوانەوە هونەرەکانی جوانکاری ئەو شێوەیە زیاتر لە نەخش و نیگارەکانی ئێران و نێواندوزێ مایە و توانای وەرگرتووە کە لەسەر ئەوە ڕەگەز و جوانکاری وێنەکردنی سەڵتی پەراوێز سەڵتی تایبەت بە ناوی گەلێکە لە ئەوروپای ناوەن لەقێکە لە خێزانی زمانەکانی هندۆ ئۆروپی تێگڕای زمانەکانی ئوسکوتلەندی ئێلەندی و چەند زمانێکی ترە هونەرمەندانی ئەو قۆناغە لە ڕەگەزەکان و تایبەتمەندیەکان، وێنەکان و هاوسەنگی تەکنیکی، هونەرەکانی ڕۆمی بێزەنتی، ئاسایی، گەلانی وێرانکەری باکووری، سەڵتی و جێنشینەکان، لە خێزانی کالۆپێتری نیوەی سەدەی هەشتەم هەتا کۆتایی سەدەی نۆیەم هەڵکەندران، بەیەکەوە جۆزدانیان شێوەیەکی یەکگرتووی نوێی وەرگرت، دیارە لەگەڵ جیاوازی زۆری ناوخۆیی بەدیهات. بەڕیتانیا لومباردی ئیتاڵیا بەو تایبەمەندی بەهێز و بەشکۆی و سەیرانەی کە هەیان بوو خراە سەری ئەو کاریگەریانە ڕنگدانەوەی خۆیان لە جوانکاری بەرگ و نووسینەوەی دەستنووس بە ئاوی زێر لە وێنەی گیانداران و لە جوانکاری بیناسازی بە شێوەی ڕۆمی بەدەستێناوە لە قۆناغە تاریکەدا تەنیا پەناگەی دین و زانست و مەدەنیەت کڵەسە و شوێنی نوێژکردن و بەتابەت کەنیسەی ڕاهیبا و ڕاهیبەکان لە چەند سەدەیەکی نوێی جۆراوجۆر دەرکەوتن لێپرسراوانی دەوڵەتی ڕۆمی ڕۆمانی بە هەمان شێوەی کە لە ئەشڕافەکان و بازرگانان و هونەرمەندان و پیشەوەران بە دابینکردنی ئەو بودجەی کە ڕێکخراوەکان لەگەڵ یەکتری هەڵدەستان بە چاودێریی لێپێدانی باج و قوربانی و نەزر. لە سەدەکانی دەهەم و یانزەهەمدا چەند گرووپێکی دینی وەک کلۆنییەکان، نوسیدرسترەکان، کارتۆزییەکان پێکهاتبوون، بە جۆش و خرۆشەوە بە هەوڵدانێکی تەواو سەرقاڵی خزمەتکردنی کڵێسە و بڵاوکردنەوەی ڕێنماییەکانی مەسیح بوون، لە ئەنجامی ئەوەدا دروستبوونی کەنیسە و شوێنی نوێژکردن و کڵێسەی گەورە لە هەموو شار و شوێنێک برەوی زیاتری بەدەستهێنا، لەلایەکی ترەوە کۆبوونەوەی چەندین شار و شوێنێک، لەلایەکی ترەوە کۆبوونەوەی چەندین گروپی بێ ئەندازەیی خواپەرستان و لەلایەکی ترەوە ڕۆحیەتی خۆنەویست و پایەداری و تێکۆشانی ڕاهیبان و ڕۆحانیان هاوکات لەگەڵ شەوق و سەرنجی گشتی باوەڕیان بە هەستکردنی جیهانی فریشتەکان و بەهای ڕۆحانی لە دۆزینەوەی مەودا و کەش و هەوای کڵێسە و کەنیسە و ڕێکخستنی جوانکردنی ناو و دەرەوەی ئەوانە داهێنانی تیادا زۆبەی کڵێساکان حەوشەی پێشەوەی تەرخان کرابوو بە هۆڵی شەوانە، کڵێسەی گەورەتر بە سوودوەرگرتن لە شێوازی تەکنیکی نوێ لە بەستنی تاقی لانکەیی گەورەتر لە داهێنانەکانی جێی شانازی بیناسازی شێوە ڕۆمی دادەندرێت، بەربڵاوتر بوو. بەڵام کڵێسەی بچووکتر دا لە پێستر خاوەنی پانتایی هۆڵی عیباتەتی شەوانە بەرامبەر بەرزی سەقفەکاشیان بوو لە پانتایی هۆڵی شەوانە وەرگیرا و خرایە سەر بەرزی سەقفەکە ستوونە باریکەکان گۆڕان بە پایی خشتی توندوتۆڵ و ستوونی ئەستوور و سەری ستوونەکان بە توندوتۆڵی و مانەوەیان لە ژێر قورسایی بینا گەورە و سەقفی بەردی قورسدا بە شێوەی ناوپڕ دەرهات، زیاتر لە پایەی خشت و ستوون یەک نا یەک پێک دادەنران. گەورەی و توند و تۆڵی ئەوانە دوو ڕێڕەوی باریک و درێژی سەرداپۆشراوی تەنیشتیان بە دڵنیایی زیاتر لە خۆڵی شەوانە بە جیا دروست کرا. بەشێکی زۆری ڕۆمانییەکان لە کاتی جێبەجێکردنی مەڕاسیمی دینی وا پێویستی دەکرد کە پانتایی میحراب فراوانتر و ژمارەی میحرابەکان زیاتر بن. لە تەنیشت شوێنی سەرەکی گرووپی کۆرسی کڵێسەدا چنجێکێکی لاوەکی داندرا، هەروەها لە کۆتایی یان تەنیشتی دوو ڕێڕەوی چوونە ژوورەوە، چوونە ژوورەوەی لاوەکی هۆڵی شەوانە چەندین ژووری خوداپەرستی و زیارەت دروست کرا. بۆ ڕێکخستنی قەبارەکان و پێکەوەلکاندنی هەیکەلی بینا بە شیوازێکی ڕوون و لێکدانەبڕاو، بەرەو دروستکردنی دیواری زیاتریش چوو، بۆ دڵنیابوون و توندوتۆڵی تەواوی زیاتر، بۆ ئەوەی ڕێ لە ڕوودانی ئاگرکەوتنەوە بگیردرێ. کە لەو ڕۆژگارەدا بەو هۆیەوە بیناکانی وەیان لە دار دروست دەکران ئاگر کەوتنەوە زۆر ڕووی دەدا لە جێگەی دار بەردی خڕی گەورە و قسڵ بەردی داتاشرا و یان قاڵبی بەردی بیناسازی بەکارهێنرا هەتا دوو جۆر تاقی ئاسایی لە شێوەی ڕۆمی واتا تاقی لانکەی بە بەرد قایم کرا بۆ پارستنی هەمان قورسایی هۆڕۆ چوونە کە لەسەر پتەوی و جێگیری پایەی خشت و ستونەکان زیاد کرا و بە پێی ئەوە بۆ پاراستنی توندوتۆڵی پایەکانی لە خشت دروست کرا و دیوار لە گەورە کردنی ئەندازەیی پەنجەرە خۆیان دورخستەوە و دیسان بۆ قەرەبووکردنەوەی کەمی تیشکی خۆر لە ناوەوە هۆڵی شەوانە فراوانی تاقی لانکەیی کڵێسە ڕیزێک پەنجەرەی ڕووناکی لە بنمیچی سەرووی میحراب دادەنرا. لەوەی کە تێپەڕی توانای داهێنان و شارەزایی تەکنیکی بیناسازان لە ڕووی وردی ئەندازەیی و ڕەچاوکردنی گونجاندنەکانی و جێبەجێکردنی بنەمای ڕەچاوکردنی بیناسازی لە شێوە ڕۆمی بە باشی دەرکەوت. پیکەتاشی و بیناسازی کە ماوەیەک نزیکەی شەش سەد ساڵ فەرامۆشکرابوو، چەقبەستوو بوو، لەو قۆناغەدا گەشەی کرد و زیاتر لە چوارچێوەی بەرجەستەکاری لەسەر بەرد لە بەشە گونجاوەکانی بینای کڵێسا وەک سەری ستوون و سەردەرگا و گۆشە و چوارچوار بەندیەکانی جوانکاری درەوشایەوە و ناوەڕۆکی نەخشی بەرجەستە بە گشتی دینی و پەیکەرەکان گێڕانەوەکانی ئینجیل بوو بەڵام جوانکاری و هەیکەلی ئادەمی و گیانداران هەم نەخشی ئەندازەیی هۆزە دڕندەکانی باکووری هەم لە ڕوخساری نیگارە بەجێماوەکان لە یاسا و ڕێسا و کلاسیک بە پلەی یەکەم ڕۆم مایەوە و سروشتی وەرگرت، بەڵام بە شێوەیەکی گشتی پەیکەرسازیی سەربەخۆ یان ئازاد ڕەونەق و برەوی بەدەست نەهێنا، مەگەر لە بواری کانزاکاری کردنی پەیکەری مرۆڤ و گیانەوەر. بە توانەوەی زێڕ یان دار و کانزای گرانبەها کە ناوەندەکەی ئەڵمانیا بوو پاشماوەی بە بەهای تریش لە پێکەرتاشی شێوە ڕۆمی پەیوەست بە سەدەی دۆنزەهەمی زاینی لە ئیتاڵیا و فەڕەنسا و زۆر لە شارەکانی بەڕیتانیا بەجێماوە وێنەکێشانی سەر دیواری ناو کڵێساکان و مەڵبەندی دینی و تواندنەوەی زێڕ و وێنەسازی نوسخەکانی دەستنووس دەکرا کە ئەوانە زیاتر لە خزمەتی کڵێسەدا بوو بەداخەوە لە وێنەکێشانەکانی سەر دیواری ئەو قۆناغە تەنیا کەمێک پاشماوەی داخراو و خراپ بەجێ ماوە و تێێندا شێوەکانی سادە و فراوان یان بە ڕەنگا تۆقەکانی سوور و زەرد و وێنەی یەکسان بەبێ بەرجەستە بوونی لەسەر باکگراوندێکی ڕووناک دروست کراوە. لە ئیتاڵیا کە کاریگەری هونەری بێزەنتینی زاڵ بوو، وێنەکێشانی شێوە ڕۆمی ڕێگەی بەو بەرەو وێنەکێشانی سەرەتای ڕێنیسانس لە هونەری وێنەکێشانی لە کۆتایی سەدەی پێنجەمدا کردەوە و، ئێستا ئەوەی کە لە باکووری ئەوروپا و فەڕەنساش بە پەیڕەوکردنی ڕێسا باوەکانی کارول نزی و ئوتونی هونەری دیاریکراوی ئەڵمانیا لە قۆناغی ئیمڕاتۆڕەتەکانی خێزانی ئوتون 909 تا 1024 ی زایینی لە شێوە گۆتیک ئەنجام دراوە. بە شێوەیەکی گشتی وێنەکێشانی شێوە ڕۆمی لە پێناسی کۆڕ و کۆبوونەوەی ئینجیلی و کەسایەتی و ئەحواڵی قەشەکان و پیاوانی ئایینیدا یان بە دەڕبڕێکی زۆر سادە و سەرڕاست وێنەی یەکسان بەبێ بەرجەستەکردن و قاڵبسازی بەبێ کێش و بەبێ سایە بەڵام بە نەخش و جوانکاری تەواو جێبەجێ کراون. هونەری لاوەکی وەک نووسینەوەی پەڕتووک بە ئاوی ئاڵتوون، ئاجکاری و زێڕەنگەری، مینیاتۆر، شووشەبەندیی نەخشکراو بۆ پەنجەرەی کڵێسا و چنین و ڕستن، نموونەی بەرزی زۆر بەناوبانگی ئەوە دوورینی قاڵبی بایو، کاری ئەنگلۆ-ساکسۆنی، هەزار و شەست و شەش تا هەزار و حەفتا و حەوتی زەینی لە سەرتاسەری ئەو قۆناغەدا ڕۆنەق و برەوی هەبوو یەکێک لە گەورەترین ئەو قۆناغانی نووسینەوە و وێنەسازی پەڕتووکیش لە شاری وێنجستەر بڕیتانیا بەدیهات کە شارەکانی وەک ئنجیل و وێنجستەر یان نزیکەی هەزار و سەد و شەست تا هەزار و سەد و حەفتا بەجێهێشت مۆزایککاریی لەو کۆمەڵە هونەرەی قۆناغی شێوە ڕۆمی بوو کە پێگەیەکی نەبوو بە فرامۆشی مایەوە.